واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه وعلى اله وصحبه اجمعين يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وکل محدثە بدعە وکل بدعە ضلالە وکل ضلالە فی النار لە پاش حەمد و سەنا و سپاس بۆ خوای پەروەردگار میوانانی ماڵی خوای پەروەردگار باوەڕدارانی ئازیز خۆشحاڵین هەموو لایەکمان خۆمان دەبینینەوە لە خانەی خوا بۆ فێربوون و بۆ ئاشنابوون و شارەزاتربوونمان لە ئاینی پیرۆزی ئیسلام ئەو ئیسلامەی کە هەر هەمووی ئادابە ئەم قورئانەی کە یاسا و بەرنامەی ژیانە بۆ ناسینی ژیاننامەی ئەو پێغەمبەرەی علیه الصلوة والسلام، کە ئەدەبی لە لایەنی خوای پەروەردگارەوە بە باشترین و چاکترین شێواز دادراوە، ادبنی ربی فاحسن تادیبی، کەواتە ئایینێک کە هەر هەمووی ئاداب و یاسا و رێسای قورئانی بێ، ئایینێک بەرنامەی ژیانی مرۆڤەکان بێت، زۆر پێویستە مسوڵمانان بەردەوام لە هەوڵی فێربوونی ئادابەکانی ئاینی پیرۆزی ئیسلامدا بن. ئادابێک بۆ کۆمەڵگای کوردەواری ئێمە لە ئێستادا زۆر پێویست بێ و قسەی لەسەر بکرێت، بریتییە لە، ئادابی هاتوچۆکردنی مزگەوت و بەرهەم و سوود و قازانجی نوێژکردن لە مزگەوتایە، واتە، آداب المشی الی الصلاة والمساجد، چۆن بێین بۆ مزگەوت، چۆن هاتوچۆی مزگەوت بکەین، لە کاتێکدا خۆمان دەبینینەوە لە کۆتا هەفتەی مانگی شەعبان و، میللەتی کوردی موسوڵمان جگە لە ئەنجامدانی نوێژی هەینی بۆ پێنج فەرزە و یان بۆ زۆرترینی نوێژەکان ڕوو دەکەنە خانەی خودا کە ماڵی خوایە و مزگەوتەکان بۆیە بە پێویستم زانی لەم هەفتەیەدا ئەوەی کە وەبیری مسلمانانی بهێنمەوە و گەر نایزانین بیزانین و ئەوەشی دەیزانین کاری پێ بکەین بریتییە لەوەی کە لە پێشوازیمان لە مانگی ڕەمەزان خۆمان دەمەزەرد و نوێ بکەینەوە کە چۆن بەڕێبکەوین بۆ ئەنجامدانی عیبادەت لە ماڵەکانی خوای پەروەردگارا ماڵەکانی خوای پەروەردگار نیعمەتێکی زۆر گەورەیە مسوڵمانان تەنها خانەی خوا و مزگەوتەکانە هیچ عەلەم و بەیداخێکی دەستکردی مرۆڤی لەسەر نیە هیچ ناو و هەڵواسراوی ڕەنگ و حیزب و لایەنێکی لەسەر نیە هەموو ڕەنگەکان هەموو دەنگەکان هەموو تەمەنەکان بێ جیاوازی تەنها لە ماڵی خوای پەروەردگارا کۆمان کۆمان دەکاتەوە و کۆدەبینەوە، بۆیە خوایە سوپاس بۆ تۆ لەسەر ئەم نیعمەتی ماڵانەت کە ئێمەی تێدا کۆدەبینەوە. ئیماندارانی ئازیز، خوشک و برای مسوڵمانم، پێغەمبەری ئازیز و نوری چاوانمان علیه الصلوة والسلام، فێرمان دەکات لە ماڵەوە چۆن بەڕێدەکەوین، دەبێت لە ماڵەوە چی بکەین، چۆن هەنگاوەکانمان هەڵبگرین، کە تەواوی فەرموودەکان یان متفق علیه یان بوخاری یان موسلیم یان گەورە زانایانی سەردەمی محدثین تصحیح حدیثەکانیان کردووە، هەر کەسێک لە ماڵەوە پاک خۆی ڕابگرێ، تەهارەتێکی باش هەڵبگرێ، دەستنوێژێکی موحەممەدییانە بگرێ، دەستنوێژێک تەواوی ئەندامەکانی جەستەی کە فەرزە بشۆرێ لە دەستنوێژە بێ کەمتەرخەمی و بێ زیادەڕەوی دەستنوێژێکی تەندروست و سوننەتییانە بگرێ، کەواتە دەستنوێژ هەڵگرتن لە ماڵەوە یەکێکە لە ئادابەکانی هاتوچۆکردنی مزگەوت، واتە بە دەستنوێژەوە بەڕێبکەوە و وەرە بۆ ماڵی خوای پەروەردگار، پاشان دەفەرمێ ثم مشی، نافەرمێ ڕابکە، نافەرمێ تەپەتەپ بکە، نافەرمێ دەنگە دەنگ بکە بەڵکو دەفەرمێ لە سوننەت و ئاکاری پێغەمبەرمانە بێ ئیلتیفات و لادانەوە و سەیرکردن بەڵکو بسکینە و وقار بە لەسەرخۆی و هێمنی بێ لاکردنەوە بێ شپرزەیی بێ دەنگ بەرزکردنەوە بێ چاوگێڕان بەڵکو پێغەمبەری ئازیز دەفەرموێ، گەر کەسێک لە ئێوە دەیەوێ لە قیامەتا لە تاریکایی ناڕەحەتی ساحەی مەحشەر ڕزگاری بێ، بەتایبەتی لە پێش پردی سیڕاط، لەو تاریکایەی کە پێغەمبەری ئازیز پەنا دەگرێ بە خوای پەروەردگار لە تاریکایی پێش سیڕاط ڕزگاری بێ، دەفەرموێ هەنگاوەکانتان با کورت بێ، چەندێک هەنگاوت زۆر بێ بۆ ماڵەکانی خوای پەروەردگار چەندێک لە تاریکایی مەغریب و عیشا و نوێژی بەیانیدا بە تایبەتی هەنگاو هەڵبگرن بۆ ماڵەکانی خوای پەروەردگار ئەوەندە دڵنیابن نور و ڕووناکیتان پێ دەبەخشرێ لە ساحەی مەحشەر و لە پێش پردی سیڕاطا بۆیە پێغەمبەری ئازیز ئامۆژگاریمان دەکا، بێتە پەی پێت، بێ دەنگی خۆت، بێ دەنگی سەیارە و ماتۆڕت، بە سەکینە و بە ویقارەوە ڕووبکەنە ماڵەکانی خوای پەروەردگار و بڵێن، بسم اللە توکلت علی اللە ولا حول ولا قووەتە الا باللە. شەیتان هاواری لێ هەڵدەستێ و ئیعلانی ئەوە دەکا کەسێک ئەمە زیکر و ویردی بێ هیچ دەسەڵاتێکمان بەسەریدا نییە فێرمان دەکات پێخەمبەری ئازیز ئەها کوردەواری ئێمە جاران دەیانوت گەر ئیشکەری شیرینی گەر نوێشکەری نورینی چونکە پێخەمبەری خوا صلی اللە علیه وسلم دەفەرموێت ومن فوقی، اللهم اجعل فی شعری فی عظمی، اللهم اجعلنی نورا، بیست و چوار دانە جار داوا دەکا لەوەی کە خوا نورانی کا، خوا نور بە تەواوی جەستەی، بە تەواوی ئەندامەکانی لەشی ببەخشێ. کەواتە زۆر گرنگە عیباد الرحمان، یەکێک لە سیماکانیان بریتییە لەوەی دەزانن چۆن دەڕۆن بە ڕێگادا، یمشون علی الارض هونا، لەسەر خۆ، بە گەردنکەچی، بێ لووتبەرزی، بێ لەخۆبایی بوون، بەسەر زەویدا دەڕۆن. پاشان پێغەمبەری ئازیز فێرمان دەکات، کە هاتین و نزیک بووینەوە لە مزگەوت، وافتح لی ابواب رحمتک ئەم زیکرە بکە و داوا بکە لە خوای پەروەردگار بتپارێزێ بە دەسەڵات و سوڵتانی خۆی لە شەیتانی ڕەجم کراو خوایە لە هەڵە و گوناهەکانم خۆشبە خوایە هاتووم بۆ ماڵێک تەنها ڕەحمەت لەم ماڵەی تۆدا هەیە پەروەردگارا ئەوا من بە قاچی ڕاستم دێمە نێو ماڵەکەی تۆ بەڵێ موسڵمانی ئازیز ئەمە ئیسلامە ئەمە بەرنامەی ژیانە پێخەمبەری ئازیز ئا لەویادا لە کاتی داکەندنی پێڵاودا ئامۆژگاری مسلمانان دەکات چۆن پێڵاودا دەکەنی سەیری قاچت کە سەیری گۆرەویت کە کەواتە مسلمانانی بەڕێز با پێڵاوەکانمان ڕێک بکەین، با پێڵاوەکانمان بەسەر یەکدا نەبێ، با پێڵاوەکانمان لە شوێنێکی تەندروستدا دابنێین، ئەوەش یەکێکە لە فەرموودەکان، یەکێکە لە سوننەتەکانی پێغەمبەری ئازیزمان، کە هاتینە مزگەوت چی بکەین ئەی پێغەمبەری ئازیز؟ وەڵاممان دەداتەوە و دەفەرموێ، دامەنیشن کە هاتنە مزگەوتەوە، گەر کاتەکە مابووی، گەر نوێژی فەرز نەبوو دوور کات نوێژ بکە کەواتە خوشک و برای مسوڵمانم لە هاتنمان بۆ مزگەوتا دەبێ فێری ئەوە بین ڕەچاوی ئەوە بکەین کام سوننەتە ئەنجام بەین هەرکەی هاتینە مزگەوتەوە دوور کات سوننەتی تەحیەتول مەسجد واتە دیاری مزگەوت ئەنجام بە ئەگەر کات مابوو تەحیەت المسجد بکە ئەگەر کاتەکە کەم بوو نوێژی ڕەواتیب واتە پێش نوێژی نیوەڕۆ لە پێشترە لە تەحیەت المسجد ئەو ئەفضل ترە ئەو خێری زیاترە واتە نوێژی ڕەواتیب بکە کەواتە هاتیتە مزگەوتەوە محاوەلە بکە دوور کات نوێژ بکە یەک لە پێشەوە دابنیشە لای ڕاستەوە بگرە لە شوێنێکا نوێژ مەکە خەڵکی بە بەردەمتا بڕوا هەموو ئەمانە بۆ ان اللە و ملائکته یصلون علی الصف الاول اللە اکبر خوا ملائکەی خوای پەروەردگار سەڵاواتە دەن لەسەر ئەو کەسانەی لە سەفی یەکەم دان ئایا بەس سەفی یەکەم؟ نا پێغەمبەری ئازیز دەفەرموێ لە فەرموودەیەکی تی دیکەدا دەفەرمێ خوا و مەلائیکە سەڵاواتە دەن لەسەر صفوف المتقدمە کە زۆرینەی سەفەکان دەگرێتەوە بە ئەندازەی زوو هاتنت بۆ مزگەوت کەواتە برای مسوڵمانم گەنجی بەڕێز محاوەلە بکە کە هاتیت کوێ چۆڵ بوو دابنیشە، ئەزیەتی مسوڵمانان مەدە، لە شوێنێکا نوێژ مەکە کە بە بەردەمتا بڕۆن، بەڵکو بۆشاییەک پڕ بکەرەوە. پێغەمبەری ئازیز، علیە الصلوە و السلام، ئامۆژگاریمان دەکا، چەندێک نزیک بی لە ئیمامەوە، لای ڕاستەوە هێندە خێرت زیاترە. کەواتە ئامۆژگاریمان دەکا و دەفەرمێ هاتنە مزگەوتەوە دەستتان ئاوا لێ مەکەن، نیشانەی خەمۆکییە، شەیتان پێی خۆشە، دەست مەنێن بە ئەژنۆتانەوە، دەفەرمێ لکل شیء سیدا، و سید المجالس اتجاه القبلە، یان القبلە، دەفەرموێ، هەموو شتێک سەید و گەورەی هەیە، گەورەی دانیشتن بەتایبەتی لە ماڵی خوای پەروەردگارا بریتییە لە ڕووکردنە قیبلە، کەواتە هەر کەسێک ڕووی لە قیبلە نییە، دە ئێستا ڕووبکە قیبلە، چونکە ڕەحمەتی پێغەمبەری ئازیزت بەنسیب دەبێ، سوننەتی پێغەمبەری ئازیز زیندوو بکەرەوە، خۆت بەهیچ شتێکەوە مەشغوڵ مەکە، گرج و گۆڵ و توندوتۆڵ بە، ئەگەر دەپرسی بۆ؟ پێغەمبەری ئازیز وەڵاممان دەداتەوە و دەفەرموێ، چەندێک لە مزگەوتا دانیشتووی تۆ لە نوێژدای، ئایا لە نوێژا ئاوا دەکەی؟ ئایا لە نوێژا قسە دەکەی؟ ئایا لە نوێژا نەزەر دەکەی؟ پێغەمبەری ئازیز وەڵاممان دەداتەوە و دەفەرموێت، فإن أحدکم إذا کان یعمد إلی الصلاة فهو فی الصلاة یان لە فەرموودەیەکیکەدا کە ئیمامی موسلیمە دەفەرموێ، تۆ لە نوێژ دای ئێستا وەکو دوورکاتی نوێژی جومعە وایە کەواتە دەبێ بزانین ئادابی ماڵی خوای پەروەردگار بەم جۆرە جێ بە جێ بکەین فریشتەکان هاوەڵ و هاودەمی هەر کەسانێکن کە پێغەمبەری ئازیز دەفەرموێ مزگەوتەکان چۆن کۆڵەکەی هەیە کەسانێک کۆڵەکەی مزگەوتن واتە گەر ئەم کۆڵەکەت لابر مزگەوتەکە دەڕوخێ کەسانێکیش ئاوها لەگەڵ مزێوتەکانی ماڵی خوای پەروەردگارا تێکەڵاون بوون بە کۆڵەکە، ئەو کەسانە فریشتەکانی خوای پەروەردگار هاوەڵیانن، هاودەمیانن، کە نەخۆشن سەردانیان دەکەن، کە دیار نین خەمیان لێ دەخۆن، کە گرفتیان هەیە هاوکار و دەستباریانن، هەمیشە هاودەم و هاوڕازیانن دوعای خێریان بۆ دەکەن و دەڵێن، اللهم اغفر له، اللهم ارحمه، اللە اکبر، فریشتە بڵێ خوایە لێی خۆشبە، خوایە ڕەحمی پێ بکە، دەستنوێژی هەیە، قسە ناکا، هەنگاو هەڵناگرێ، ئەزیەتی کەس نادا، حورمەتی ماڵی تۆ دەگرێ، خوایە کەسێک بەم جۆرە حورمەت لە ماڵەکەی تۆ دەگرێ و لە ماڵی تۆدا میوانە، خوایە لە هەموو هەڵە و گوناه و تاوانەکانی خۆشبە، بۆیە پێغەمبەری ئازیز مژدە دەدا و دەفەرموێ، چەندێک هەنگاو هەڵگرتووە، چەندێک حورمەتی ماڵی خوای پەروەردگارت گرتووە، ئەوەندە بە هاتن و ڕۆشتنت پلە و مەقامت بەرز دەبێتەوە لە بەهەشتا لای خوای پەروەردگار، کەواتە ئەی چیتر بکەین ئەگەر قامەت کرا بۆ نوێژ؟ دەفەرمێ، اذا اقیمت الصلاة فلا صلاة الا المکتوبە، کە قامەت کرا بۆ نوێژی فەرز، ئەگەر لە ناو نوێژی سوننەتا بووی لە ڕکاتی یەکەما بووی تازە نوێژی دابەستبوو تەواو یەکسەر دێیتە ناو نوێژی فەرزەوە و نوێژی سوننەت کۆتایی پێ بهێنە بەڵام ئەگەر لە ڕکاتی دووەما بووی لە کۆتایی دابووی لێرەدا بەڕاستی شێخ الاسلام ابن تیمیە ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێت ڕێیەکی زۆر جوانی هەیە کە دەفەرمێ نەخێر نوێژەکەت خێرا تەواو بکە و پاشان بگە بە فەرزەکەدا کەواتە کە قامەت کرا ئەگەر کەسێ خۆی دوابخا پێغەمبەری خوا دەفەرمێ کەسانێ خۆیان دواخەن بە قسەکردن بە مۆبایل بە ئەنتەرنێ بە هەر شتێکەوە بێ دەفەرمێ لە چوونیان بۆ بەهەشت لە دەستخستنی ڕەحمی خوای پەروەردگار دوا دەکەون کەواتە قامەت کرا ئیتر قسەیەک نییە چوونە حزووری خوای پەروەردگارە پێخەمبەری ئازیز دەفەرموێ هەر کەسێ چل ڕۆژ فریای اللە اکبر بکەوێ لەگەڵ ئیماما جەماعەت بکا دوو خەڵاتی بەنسیب دەبێ یەکەمینیان بەریە لە نیفاق دووەمینیان بەریە لە ئاگری جەهەنم کەواتە با ئەم سونەتەی پێغەمبەری ئازیزیش زیندوو بکەینەوە پاشان نوێژە سونەتەکانمان چۆن بکەین باشترین نوێژی سونەت پێغەمبەری ئازیز دەفەرمێ ئەفضل الصلاة المرء في بيته إلا المكتوبة باشترین نوێژ لە سونەتەکانە ئەو نوێژەیە لە ماڵەوە بکرێت پێغەمبەری ئازیز فەرمی مسلمانانە ها ماڵەکەم لەگەڵ لەگەڵ مزگەوتا تێکەڵاوە سوێن بەخوا نوێژی فەرز کە بیست و حەوت و بیست و پێنج دەرەجە نوێژی خێری زیاترە وەک نوێژێک لە ماڵەوە یان لە بازاڕ بکرێ، نوێژی سوننەت کە مەغریب بوو پێغەمبەری خوا فەرمووی وەکو نوێژی فەرز لە مزگەوتا چەند خێری هەیە ئەو نوێژە لە ماڵەوە بکەی گەر دەڵێی کاتم نییە گەر دەڵێی دەنگە دەنگە ئاخر لەبەر دەنگە دەنگەکە خێر و پاداشتی هەیە ئاخر لەبەر فێرکردنی ماڵ و منداڵمان لە ماڵەوە خێر و پاداشتی هەیە بۆیە سوننەتەکان لە ماڵەوە بەو جۆرە بکرێ ئامۆژگاریەکانی ئەم وتارە ئەوەیە یەکەم پیاوێکە گەنجێکە ئافرەتێکە من خرج الی المسجد پیاوێکە هەمیشە بە ڕێگای مزگەوتەوەیە المسجد بيت كل تقي یان بيت كل مؤمن مزگەوت ماڵی لە خواترسانە مزگەوت ماڵی باوەڕدارانە کەواتە ئامۆشۆکارانی مزگەوت مژدە بێ لێمان، مژدە بێ لێتان، هێمای لە خوا ترسان و خۆشویستنی خوای میهرەبانە، هێمای باوەڕدارییە موسڵمانانی ئازیز. بۆیە زۆر گرنگە هەموو لایەکمان بزانین هاتنمان بۆ مزگەوت، من اتی المسجد فهو زائر اللە، ئەتۆ میوانی خوای، دەفەرموێ، وحق علی المزور ان یکرم الزایر، اللە اکبر، خوای پەروەردگار بە حەقی داناوە لەسەر خۆی ڕێز لە میوانەکانی بگرێ، بەچی ڕێزمان لێ دەگرێ، پێخەمبەری خوا دەفەرموێ، بالروح والرحمە، خوای پەروەردگار دڵیان خۆش دەکا، ئاسودەیان پێ دەبەخشێ، ڕەحمەتیان بەسەرا دەبارێنێ، والجواز، تێپەڕین بەسەر پردی سیڕاتە خەڵاتە بۆ ئەو کەسانەی ئامشۆی مزگەوتەکان دەکەن، کەواتە پێغەمبەری ئازیز لەمە خۆشترمان پێ دەفەرموێ، دەفەرمێ خوا سبحانە وتعالی، اللە اکبر، الا تبشبش اللە به، خوای پەروەردگار مژدە دەدا، پێدەکەنێ بە دەمی عەبدەکانیەوە کاتێ دێن بۆ ماڵەکەی و میوانی ئەون، کما یتبشبش اهل الغائب بطلعته، کەسوکاری ونبووانی هەڵەبجە چەندێک تینووی گەشتنن بە منداڵە ونبووەکان، کەسوکاری ئەنفالکراوەکان چەندێک تینوون بە گەشتنەوە بە کەسوکاریان، هەرکەسێ کەسێکی زیندانی بێ چەندێک شەیدای ئەو کەسەیە، پێغەمبەری ئازیز خۆی دەفەرموێ دەفەرمێ کەسێک کەسێکی لێ غائیب بێ چەندێک تامەزرۆیەتی خوای پەروەردگار ئاوها پێشوازی لە عەبدەکانی دەکا کە دێنەوە ماڵەکەی خۆی کەواتە با بەم ڕۆحیەتەوە هاتوچۆ و ئامشۆکردنی مزگەوتەکانمان گەرم و گوڕ بکەینەوە بۆ ئەوەی ئەم خەڵاتانەی خوای پەروەردگارمان بۆ نسیب بێ دەمانەوێ گوناهەکانمان خوای پەروەردگار بیسڕێتەوە کثرة الخطا خطا الی المساجد وانتظار الصلاة بعد الصلاة هەنگاو زۆر هەڵگرتن و هەروەها دەستنوێژ تازە کردنەوە لە هاتنمان بۆ مزگەوتەکان دەمانکا بە خاوەنی ئەو خەڵاتە ئەوانەی دێن بۆ مزگەوتەکان کەسانێک ڕەنگە هەبن عادەتەن بێن بۆ مزگەوت کەسانێکیش هەن جەستەییەن یان جەسەدییەن دێن بۆ مزگەوت بەڵام کەسانێک بە جەستە و بە جەسەد و بە قەلب و بە قالبەوە، بە ڕۆح و بە عەقڵەوە، بە گیانەوە، دڵیان لە مزگەوتا هەڵواسراوە، ئەمانە لە ژێر عەرشی خوای پەروەردگارا حەشر دەکرێن، کەواتە با ئێمە لەوانە بین. ئەم وتارە پێمان دەڵێ ئیسلام ئایینی سنووری یەکترنەبەزاندنە، ئه هەنگاو هەڵگرتنێک پێغەمبەری خوا دەفەرمێ ئەجر و پاداشتی جومعەت دەبا، دەست خستنە سەر شانی مسوڵمانێک و عەزێتی بەیت و هەنگاو هەڵبگری بەسەریدا پێغەمبەری خوا دەفەرمێ ئەجر و پاداشتی جومعەت کەم دەکاتەوە، پێغەمبەری خوا دەفەرموێ کە هاتیتە مزگەوتەوە سنوری خۆت سوترەیەک لە پشت پایەیەک لە پێشەوە بە بۆی کەس نەدا بە بەردەمتا ئەگەر یای بە بەردەمتا سوننەتە دەتوانی ڕای بۆ سێنی ئەمە چیمان پێ دەڵێ؟ کەواتە هەموو لایەکمان لەم ئیسلامەوە لەم مزگەوتەوە فێر بین سنووری یەکتری بپارێزین، سنووری من تا ئەو شوێنەیە سنووری تۆ دەست پێ دەکات، کەواتە ئیسلام فێرمان دەکا لە قسەکردنا، لە هەنگاونانا، لە دراوسێیەتیدا، لە زەراعەتا، لە باخداریدا، لە بازاڕ و دووکانداریدا با سنووری یەکتر بپارێزین، زوڵم لە یەکتری نەکەین. ئە ئەمەیە ئیسلام کە ڕەحمەتە بۆ هەموو لایەکمان. بەڕاستی جێگای خۆیەتی ئێمە لەم ئیسلامە بەم جۆرە حاڵی بین کەواتە مسوڵمانانی ئازیز هەموو لایەکمان دڵمان خۆش بێ پێغەمبەری ئازیز علیه الصلاء و السلام مژدەمان پێ دەدا و دەفەرمێ لە ڕۆژی قیامەتا لە ناو ملیارەها و بگرە بلیارەها دروستکراوی خوای پەروەردگارا اللە جل جلاله بۆ خۆی دەفەرموێ ئەینە جیرانی ئەینە جیرانی کوان دراوسێکانم، کوان دراوسێکانم؟ مەلائیکەی نزیکەکان دەڵێن، پەروەردگارا کێ شیاوی ئەوەیە شەرەفی ئەوەی پێ ببەخشرێ دراوسێی تۆ بێ؟ فەرمی، عمار المساجد، ئامەشۆکارانی مزگەوت، ئەوانەی بە دڵ و ڕۆح لە مزگەوتن، ئەوانەی مزگەوت بینا دەکەن، ئەوانەی کە مزگەوتەکان پاک و خاوێن دەکەنەوە، ئەوانەی حورمەتی مزگەوتەکان دەگرن و ئەوانەی بەڕاستی خزمەتی میوانەکانی ماڵی خوای پەروەردگار دەکەن، کەواتە هەر کەسێک لە ئێمە گەر دەتەوێ ئەجر و پاداشتی حەجت بە نسیب بێ پێنج فەرزە ڕوو بکە مزگەوت، پێغەمبەری خوا دەفەرمێ ئەجر و پاداشتی حەجت بە نسیب دەبێ، کێ دەیەوێ عومرەی بە نسیب بێ ئەجر و پاداشتی عومرەیەک، دەفەرمێ دەستنوێژ هەڵبگرە و بڕۆ مزگەوتێک و دوڕکات نوێژی چێشتەنگاو بکە بۆ گەنجان و بۆ منداڵان و بۆ لاوانیشمان پێغەمبەری خوا دەفەرمێ کۆبوونەوەتان لە مزگەوتەکان و بۆ فێربوونی قورئان ئەجر و پاداشتی تەواوی تەواوی حەج و عومرەتان بە نسیب دەبێ کەواتە با مانگی ڕەمەزان بکەین بە مانگی ئاوەدانی دڵمان با مانگی ڕەمەزان بکەین بە ئاشتەوایی نێوانی خۆمان و خوای پەروەردگار با ئاشتەوایی لە ماڵ و مزگەوت و بازاڕ و فەرمانگەکان باڵ بکێشێ بەسەرمانا، با بەم جۆرە هەنگاو هەڵبگرین بۆ ماڵەکانی خوای پەروەردگار تا خوا سبحانە وتعالی لەژێر عەرشی خۆیدا حەشرمان بکا، خوایە بۆ خاتری ئیسمی عەزەمت، بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا اللە میوانی ماڵی تۆین، خوایە ڕێز و شەرافەت مەندی خۆتمان پێ ببەخشە خوایە لە ژێر عەرشی خۆتا حەر شرمان بکە یا رب العالمین خوایە بە دراوسێی خۆت قبوڵمان کە یا رب العالمین خوایە قەڵەمی عەفوی خۆت بەسەر هەڵە و گوناه و تاوانمانە بێنە خوایە موفقمان بکە بتوانین لەم مانگەدا تۆ لە خۆمان ڕازی بکەین یا الله خوای پەروەردگار مانگی ڕەحمەت مانگی قورئان مانگی شیفا مانگی سەرکەوتنەکان وا بەڕێوەیە یا الله سەرکەوتن و نەسرەتی خۆت بە ئوممەتی مسوڵمانان ببەخشە خوایە میللەتی کوردی مسوڵمان یا اللە دەرگاکانی خێری لێ بکەرەوە خوایە دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەرەوە خوایە دەرگای ئاشتەوای و خێری لێ بکەرەوە خوای پەروەردگار لێت داواکارین هەموو پارێزگاکانی ئەم هەرێمی کوردستانە پڕ لە ئاشتی و پڕ لە عەدالەت و دادوەری بکە خوایە بە تایبەتی ئەم پارێزگا نوێیە یا اللە پڕ لە دینداری و پڕ لە خواناسی بکە خوای پەروەردگار بۆ خاتری ئیسمی عەزەمت سا ڕێژی برینەکانمان بکە خوایە شیفای نەخۆشی مسوڵمانان بە خوایە گیراوی مسوڵمانان بەر بە قوتابیان و خوێنکارانمان سەرکەوتوو کە یا اللە خوایە لە تاقیکردنەوەکانا سەرکەوتوویان بکە یا اللە قوتابیانی پۆلی نۆ و دوانزەمان یا اللە مۆفەقیان بکە خوای پەروەردگار لێت داواکارین ئەوانەی منداڵیان نیە خوایە منداڵیان پێ ببەخشە خوایە قەرزی قەرزارانمان بۆ بار بکە خوایە قەرزی قەرزارانمان بۆ بار بکە یا ارحم الراحمین خوایە ڕزق و ڕۆزی حەلال بۆ ئەم میللەتە بکەرەوە خوایە بۆ خاتری ئیسمی عەزەمت لێت داواکارین سەربەخۆیی ئەم میللەتە بە چاوی خۆمان ببینین خوایە دەوڵەت و سەربەخۆیی ئەم میللەتە لە ژێر ئاڵا و بەیداخی لا الە الا اللە خوایە ئەم میللەتە سەربەرز و سەرفراز کە خوایە ئەم کەشتی کوردستانە بپارێزە خوایە جەرگی دایکانی میللەتی کورد بپارێزە خوایە بۆ خاتری ئیسمی ئەعزەمت گەنج و ڕۆڵەی میللەتی کوردی موسڵمانمان بپارێزە خوایە ئاگری شەڕ لە کوردستان لە عێراق دوورخەرەوە خوایە ڕەحم بە مرۆڤایەتی بکە